ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە ی زەینی لە شاری برۆکلینی ماساشوسی ولاتە یەکگرتوەکانی ئەمریکا لە دایک بووە. لە بیست ی کانونی یەکەمی هەزار و نۆ سەد و شەست و یەک ی زەینی تاکو بیست و دوو ی تشرینی یەکەمی هەزار و نۆ سەد و شەست و سێ ی زەینی سەرۆکی ولاتە یەکگرتوەکانی ئەمریکا بوو. کۆتایی ژیانی بە کوشتن هات لە شاری داڵاسی سەر بە تەکساس. هۆی دانانی ئەم پیاوە مەزنە لە نێو ئەم لیستەدا ئەوەیە، کە بە سەرکار و لێپرسراوێکی کاریگەر و گرنگ دادەنرێ لە نەخشە و جێبەجێکردنی بەرنامەی ئەپۆڵۆ بۆ ئاسمان، چونکە گەیشتنی مرۆڤ بۆ سەر مانگ لەو ڕووداوە گرینگانەیە کە پساتی هاژاند و لەوانەیش نییە تا نزیکەی پێنج هەزار ساڵی تریش لە یاد بچێت. جا ئایا جۆن کەنەدی شایەنی شکۆمەندییە لەو گەشتە ئاسمانییەدا؟ باشە ئەی نابێت ئاوڕێک لەو دوو پاڵەوانە نیل ئارمسترۆنگ و ئەدوین ئالدرین بدەینەوە کە یەکەم کەسێک بوون بێباکانە پێیان نایە سەر ڕووی مانگ؟ لە وەڵامدا دەڵێین گەر ئەو سەد کەسی لستەیە تەنها بە جۆری ناوبانگیان ڕیز بکرێن ئەو ئازایەتی و گرنگیە دەگەڕێتەوە بۆ ئەو فڕۆکەوانانە بەڵام ئەو دوو بۆشاییەوانە و نەبێت ئەوەندە ناسراو ببن گەر کارەساتێکیان بەسەر بهاتایە بەر لە ئاژۆتنی ئەپۆڵۆ دوو بە دوو مانگ دەمانبینی چەندین کەسی شارەزا و پێزانی تر جێیان دەگرتەوە. بەڵام لە ڕاستیدا گرینگی ئەم کارە مەزنە دەگەڕێتەوە بۆ خودی جۆن کەنەدی. چونکە بە ڕووداو هەر ئەو لێپرسراو بوو لە جووڵاندن و خستنە کاری ئەپۆڵۆ بۆ گەیشتنی وەسەر مانگ. هەر ئەو پیاوە بوو کە پرۆژەی ئەپۆڵۆی خستە ئاستی ڕاپەڕاندن و جێبەجێکردن. پەیمانی دا کە دەبێت وڵاتیەگرتوەکانی ئەمریکا هەستێت بە ناردنی کەشتیەکی ئاسمانی بۆ سەر مانگ و مرۆڤیشی تیادا بێ. گەلی ئەمریکایی ئەوەندە دەربەست و بە پەرۆش نەبوون بۆ ئەم پرۆژەیە جگە لەوەی کە سامانێکی یەجگار زۆری تێدەچوو لەبەر ئەوە ڕوون و ئاشکرایە کە سەرکەوتنی ئەم پرۆژە گرنگە دەگەڕێتەوە بۆ خودی جۆن کەنەدی. پاش ئەوەی داخوازییەکەی لە کۆنگرسدا پەسەندکرا، یەکسەر دەستی کردە چەڵەندن و جێبەجێکردنی پرۆژەکە بە سەرپەرشتیی تەواوی خۆی. هەندێک کەس ئەم پرۆژەیان زۆر بە گەورە دەهاتە پێش چاو. سەرەڕای ئەوەیش پڕوپووچ و بێسوود بوو لایان. کەچی ڕێڕەو و بیرکردنەوەی ئێستای وڵاتەیەکگرتووەکانی ئەمریکا ئەو ڕۆژە، ڕێکەوتی بیست ی تەممووزی هەزار و نۆ سەد و شەست و نۆ ی زایینی بە جەژنێکی نەتەوایەتی دادەنێت. بایەتە ئەوەیشمان لە یاد نەچێت کە ڕۆژی دۆزینەوەی ئەمریکا لە لەیان کۆڵۆمبۆسەوە وەک ئەو ڕۆژەی بۆ ناکرێ لەگەڵ ئەوەیشدا زۆر لە مێژووناسەکان هاوبیرن لەسەر ئەوەی کە ئەو ڕۆژە بە سەرەتای خەمڵاندنی چەرخی نوێ دادەنرێ لە جیهاندا. سەبارەت بەو گەشتە مەزنە ڕۆژێک دێت کە نەوەی دواڕۆژ هەست بە گرینگی گەشتەکەی ئەپۆڵۆ دوو بکەن